چیرۆکەکەمان لێرەوە دەست پێ دەکات کە پیتەرپان هاوار دەکا و دەڵێ و دوای ئەویش وێندی هاوار دەکا و دەڵێ هەموو کات باوەڕم پێتە پیتەرپان وێندی هەموو کات باوەڕی بە پیتەرپان هەبوو هەرچەندە ئێستا مناڵ نییە و خاوەنی مناڵی خۆیەتی سیرکە جین دووەم ئەستێرە بەلای ڕاستەوە هەتا بەیانی دەدرەوشێتەوە نێڤەلاند چیڕۆکەکەمان بە کاتە دژوارەکان دەست پێ دەکات ئەو کاتەی کە بەریتانیا هەڕەشەی جەنگی لێ دەکرا بۆیە زۆرێک لە پیاوەکان داوایان لێکرا بوو کە خێزانەکانیان جێبهێڵن بۆ ئەوەی پارێزگاری لە وڵاتەکەیان بکرن بەڵێن بێ ئازیزەکەم زوو دەگەڕێمەوە بەڵێن بێ دەی چییە ئەوە تۆ چیتە دەمەوێ لەگەڵ تا بێ ڕۆڵە جیان پێویستە تۆ لێرەبی تاوەکو ئاگات دەدایک تو دانی بێ دەتوانی ئەوم بۆ بکەی ئەوە کچە گەورەکەی خۆمە ئاگاداری خۆت بە ئیدوارد ئاگاداری یەکتر بن وات لەگەڵ خۆشم دەوێی خۆشم دەوێ خولە بەڕێکەوە بەڵام شەڕەکە زۆر زیاتری خایاند لەوەی کە پێشبینی دەکرا، ئەو بۆمببارانە ئاسمانییە لەندەنی کاول کرد. مەگری کوڕەکەم، بە دیدارت دەگەمەوە. یەڵا سەرکەون! لە هەوڵێکدا بۆ پارێزگاریکردنی مناڵان، حکومەت فەرمانی دەرکرد کە هەموویان بەرەو دێهاتەکان بنێرێ. ئەوە چیە نانا کاتمان نییە دەبێ ئەو شتانە بەری نۆماڵێ بۆ دانی ئۆی نا خێراکە نانا. دایکە جەین لە کوێیە؟ دوودڵ مەبە ئازیزەکەم ئەو دێتەوە دەی ئێستا با بچین بۆ ناو ئەم ژوورە ئۆی چی بووە؟ ئای خۆیان! نانا خۆشتا بەناو دارەکان تێنەپەڕیوین بۆیە ناچارین لێرەوە بگەڕێینەوە سیرکە چی خاوەم بڕیارە خۆ جێل مەکە هەر خۆمم بە دوام داوەرە دایکە دەترسیم ڕقم لە دەنجی فڕۆکە و بۆمبە ئەوە بەڕاست دەترسی ئەو دەنگەی تازە دەنگەکەی بە دەنگی تۆپەکانی چەتەکان دەچوو ڕاست دەکەی وابزانم کاتم وەک هات گوێم لێە بەرەو ئێرە دێ ئاه جین پیریش بێ دەتوانێت لەبەری بکات سیرکە دانیال ئەوە پیتەر ئەوە هۆک دەبینی؟ خۆی دایە دایکە عەزم لە چیرۆکی پیتەرپانە نانا دانیال ئازیزەکەم ئەو کاتەی پیتەر پان و کوڕە بنووەکانت پێ چۆنە کە کەشتییەکەی کاپتن هۆکیان بە کەپوویانەوە گرتبوو؟ ئۆ حەزم لەوەیە. شەوێکی درانگی تەماوی بوو کاپتن هۆک بۆ جارێکی تر شوێنەکەی پیتەری دۆزییەوە. هۆک و جەماعەتە خوێنڕێژەکەی چوونە کەنارەکە و زۆڵی ڕۆگەری بێ پاسەوان تێدەهێڵ. لەو کاتەی کە پیتەر پان گەیشت، خۆی و هاوڕێکانی خۆیان گەیاندە گەنجینە سەرسوڕهێنەرەکەی کاپتن هۆک. واو! پیتەر بە کوڕە ونبووەکانی وت دەبێ گەنجینەکە بشارنەوە و کاپتن هۆک بەدوایانەوە بوو. ئەوە تەڵەیەکی گەورە بوو بۆ پیتەر دانرابوو لە دواوەی تەم و مژەکە. کاپتن هۆک و پیتەر لە شەڕە شیرێکی بەهێز بەرەنگار یەک بوونەوە. خۆت بدە بەدەستەوە هەرگیز. لەو کاتەدا جادووێکی درەوشاوە کەشتیەکەی داپۆشی. بەڵێ، جۆڵی ڕۆگەر بەرز بۆوە بەرەو ئاسمان، و پیتەر و کوڕە ونبووەکان بە گەردینەکەوە هەڵاتن. ئەی ئەی ئەی، هەرگیز وازت لێ ناهێنم، پیتەر پان! تۆڵەت لێ دەکەمەوە بە هەر شێوەیەک بێت یا بە تۆڵەت لێ دەکەمەوە گەیشتی دانی کە کاپتن هۆک هەرگیزا و هەرگیز سەر ناکەوێت هەتاوەکو سحربازە بچووکەکە هاوڕێ پیتەر بێت بێمانایە یا ئێستا کاتی منە جای ئۆی دەفتەرەکەم دانیال دەی جێن ئێمە پێکەوە کاپتن هۆک تێک دەشکین دانیال تخوا کاتم نیە یاریت لەگەڵدا بکەم تۆ لەسەری ڕات و جێن تۆ هەر کچە بێسوودەکەی جێن کاتێکی زۆری بەسەردا چووە بەڵێ تۆ هەرگیز چاک نابی بەڕاست دایکە نازانم تۆ بۆچی سرت بەو چیرۆکە بێمانایە نەدەهێشێنی جین ئەمانە چیرۆکی بێمانە نین ئاگات لە دانی بێ تۆ بڕۆ سەرەوە منیش دێم فەرموو. گواستنەوە خانمەکەم ناوی منداڵەکانت لە لیستی شەمەندەفەری بەیانی هاتوونەتەوە ئۆی بەمزوە بەڵام من هێشتا پێم نەوتون چەندی زوبێ باشترە خانمەکەم شەوشاد بەڵێ شەوشاد بەڵێنم پێ بدە چاوت لە دانی بێ هەر شتێک ڕۆ بدا. چی؟ بەڵێ تۆ و براکەت بۆ ماوەیەک لێم دوور دەبێت. دوور؟ بۆ کوێ؟ هەموو منداڵەکان وا لە شار دەگوازرێنەوە. ئێرە زۆر ترسناکە هەردووکتان لەوێ سەلامەت دەبن. بەڵام من ناڕۆم هەر لێرە دەمێنمەوە. بەڵام ئازیزەکەم تازە فەرمان دراوە هەموو منداڵێک دەبێ بڕوا. بەڵام بابە گوتی دەبێ من ئا. دەزانم ئازیزم دەتوانی ئاگا لە دانی بێ چیرۆکی پیتەری بۆ بگێڕەوە. دانی پێویستی بەم چیرۆکانە هەیە. تۆش ئازیزم پەیمانم پێ بدە. نا، پەیمانت پێ نادەم. ئۆه جەین دووبارە هەر پێکەوە دەبین پێویستە باوڕت هەبێ. ئیمان باوەڕ هاوڕێی سحربازە بچووکەکان دایە ئەوانە تەنها چەند وشەیەکن لە چیرۆکەکانت هیچ مانایەکیان نییە. ئا هەی دیان پیتەرپان دەڵێت بەو شتانە دەتوانی بفڕی. دانیال ئێستا کاتی چیرۆکەکان نییە. سەیرکەن ئێستا وا دەنگە پیتەرپان ڕاستەقینە نیە و خەڵک ناتوانن بفڕن دەتوانین تخوا دانیان بیرکەوە ئەوانە تەنها چەند قسەیەکی قۆڕی مناڵانن درۆ دەکەی جین چۆن و هەڵسکەوت لەگەڵ براکەت دەکەی تۆ وا دەزانی کە خۆت پێگەیشتووی بەڵام ئێستا زۆر شتماوە فێری بی پیتەر پان سحر بازە بچووکەکە شتێکی زۆر بێمانایە تەنها بە خەون ئەمە دەبینی هۆش هەرگیز نەمزانیوە بەراز قسە بکات ئەی تۆ زانیتە؟ بیدەقێنن زۆر جوان بیاوێژە کاپتن دای شتێکی لەوە باشتر بهاوێژە واو ئەمەش دیارە بۆ تۆ. وەرە بۆ ئێرە پیتر دیارەکم لای ئەمەوێ پێتی بدەم دیاریم پێ دەدەی تۆ ناچارنی ئەگەر باوەر بە من ناکەیت دەتوانی بە چاوی خۆت ببینی خۆشەویستین هاورێ خۆتە بەڵێ کێیە وێندی وێندی ئازادی کە هۆت ئەگەر ناخۆم ڕزگاری دەکەم ڕزگاری دەکەی ها سمیع، زۆر بە قوڕایی ئەو داختانە پاکەوە، ئەجینا شاپ شاپانت پێ دەکەم. ئاسان بووی وانە وێندی ئەچە خۆش بدەم چای کاپتنە دیبا. ئۆو تێگەیشتم خەو دەبینم تۆ ڕاستەقینە نیت ئاگدار بە پیتەر تۆ نازانی شەر بکە هەرگیز وەرە بۆ ئەنە وەکو پیا شەر بکە وەرە بم بەزێنە هەی بۆگەنی دەی دەبێ بفڕی. ئەگەر وێندینی تۆ کێ؟ من کچەکەی وێندیم جەی. باشە ئەگەر کچی وێندی بیت ئەوە حەز دەکەی ئێستا ئەویش لێرە بێت. فریان کەوە سحربازەکە بە قەستی وەی کرد بەڕاستی ئەوە حەسوودە کچەکان هەمویان وان بەڕاستی تۆ زۆر باشی یوو خۆشی بوو ها؟ وام نیش زامانێ ئەوەش تۆ دەیە ئەوەش جینا دایکە نوێیەکەمان لێرە دەمێنێتەوە چیڕۆکمان بۆ دەڵێ مەبەست چی ئه بمبەخشن لە ڕاستیدا من چیرۆکبێژێکی زۆر باش نیم. ئۆۆ ئاوزا چیە خۆ ئێمەش زۆر باش نین لە جێ گرتنی چیڕۆک. باشە با لە جیاتی ئەوە یاری بکەین. ڕەنجی سورە ڕەنجی سورە. نا شتێکی ترە. من حەز دەکەم ئێستا دەست بکەین بە یاری کردن. یاری گەنجینەکە. نا نا نا نا ئەم جارەش نا تۆ بە کەسێک دەچی کە دەیناسم دەبێ بگەڕێمەوە ماڵێ ئەوە چی بەسەر هاتووە نازانم بەڵام هەڵسوکەوت و جوولانەوەی هەر لە گەورەکان دەچێ هەر دەبێ بگەڕێمەوە تۆ پیتەر پان لەبیر بکەی بۆ خۆت باشترە ناتوانم ئەوانە هەمووی لە ڕابردوو بوو تۆ شەوڵدا لە بیری بکە ڕابردوو یەکەم جەر گەنجینەکە دزی گەنجینەکە وە قەشمەرێشیان پێکردی ئاشمەریشیان پێکردم. بێگومان ئەمڕۆ پیتەرپان توانای بەو وەحشە نەفرەتیە هەڵت غەڵەتێنێت و لەبەردەم پیاوەکانت وای کرد. لەبەردەم پیاوەکانم وای کرد. هەرچۆنێ بێ دەیانگرم. ئەگەر ون نەبێ ئەوە بە سەفیرە شێت دەڵێ مێشی ئەو هیچی پوچەم بۆ بڕێژە بێگومان هەموو خەتایا بوو سەمی بەنجی کوڕەکان کە دەچین بۆ کەنارەکە بۆ گرتنی پیتر پان هاوڕێکەم ئەوە دەبێت چی بکات وا پێدەچێت جێمان بێڵێ نیو دەرزەنە مۆز لە بەردەمم ئامادەیە وە دە گوێزی هیندیش ئامادەیە دوو سەوڵەکە. هەلەو جێی چۆن دەتوانی بۆ خراپیە بگەڕێەوە؟ دەبێ بگەڕێمەوە ماڵەوە بۆ چونکە ئەم حەز ناکەم بیزانی بۆچی ئەگەر بیزانی شەڕم لەگەڵ دەکەی بۆ من بە براکەم گوت کە تۆ ڕاستەقینە نی بۆ؟ باشە نایزانم بۆ کە چومەوە ماڵەوە شتەکان وەکو خۆی لێ دەکەمەوە بۆ لەبەر ئەوەی دەمەوێ وا بکەم. ئەو دەزانی بەم شێوەیە ناتوانی. من هەوڵی خۆم دەدەم. باشە وات لەگەڵ خۆشحاڵ بووم بە دیتنت پیتەر پان دەبێ بڕۆم. تۆ باشی؟ تەنها دەمەوێ بگەڕێمەوە ماڵێ. باشە تاکە ڕێگا بەرەو ماڵەوە فڕینە وەرە با فێرت کەم. هیچ بشوێک نییە هەتا وەکوان کوڕە دەستگیر نەکەین. نا نا پیتەر ئەمە هەرگیز نابێ ئەمە زۆر بێمانایە ناتوانم بفرێن بە دڵنیاییەوە ناتوانانی بەڵام من دەتوانم و ئەبزانم لە دۆستی دەکترم لەوەیان دڵنیان نیم ئازاترم ڕاستە بەهێزیشم ئەوەتا کەواتە ئەو دیارە شتانە قۆزی من نیشان دەدەن وانە؟ کەواتە تۆ زۆر سەرگەرمی هێی هەموو کەس دەتوانێت ئەوە بکات یان نا؟ بەڵێ هەموو دەگەڕێتەوە بۆ باوە وابزانم شتێکی تریشە سحربازەکەیە هەوە خۆیەتی ئەی بابە. باشە تاننا بە ئەویش هەیبی تاننا وا بزانم ئەگەر نەگەڕێتەوە ماڵ ئەوا لەگەڵ ئێمە دەمێنێتەوە. لابزانم ژێم لە شتێکە باشە جێ تەنانەت بیریشی لێ نەکەیتەوە ئامادە بە گرتمەوە گرتمەوە من گرتمەوە وام زانی ئێوە گرتانەوە ئەرێ چۆن بگەڕێمەوە ماڵەوە؟ کچەکە ناتوانێت بپڕێ و دەشێوێ بچێتۆ ماڵێ سەمێ ئەمە چی دەگەێنێ لە ڕاستیدا نەزانم بکشێوای جێلە مانای وایە پێتەر و گەنجینەکە بەدەست دێنێ هەی ئەوە چییە؟ بینە بمدەوە ئەوە لیستەکەمە ئەو شتانەی کە پێویستە بیانکەم ئەوە زۆر گرینگە. ئەی خۆ ئەو شتانە گاڵتە ئامێزن پێت سەیر نەبێ کە دەڵێی ناتوانم بینە بفڕێم. بمدەوە پیتەر. وردی لە بیگرە مەدەنەوە ئاگادار بێ بینە بمدەوە کوڕە بینە بمدەرەوە کوڕە گیرتووە. بمدەوە کوڕە عەلی بە عەلی بە. دەدڕێ. نا بوەستن گرتمەوە ئەو دڵت ئیسراحەتی کردوانە پیتەر لە یاریکردن بێزار بووم ببوورە جین نەمان دەویست تۆڕەدانی پیا بنێکەوە هەڵەتان کرد ئێوە کۆمەڵێک بێ مێشکی گاڵتەجارن مناڵەکان ئەی وا مەکە وازم لێ بێنە باوەڕم بە هیچ شتێک نەماوە بە تایبەتی باوەڕم بە تۆش نەماوە هەی جنۆکە وات لەگەڵ ئەها چی؟ ئەوە چی گوت پیتە؟ دەبێ وارە جێ بکەین باوەڕی پێ بکە ئەگەر نا هاوڕێکەمان دەمرێ کەواتە وا دەچم وا لێ دەکەم باوەڕ بێنێ بەتەننا ڕاوەستە تۆ بە تەنیا ناتوانانی وای لێ بکەی باوەڕ بەتەن نابکات باوەڕمە وایە بەڵێ هەموو مابیت زەحمەت نابێت. ئەرێ دەچینی وەی لە دەکەین ببێت یەکێک لە ئێمە بەڵام یارمەتیتان نادەدەین وا دەکەین خەممە خۆتان نا ڕزگارت دەکەین لە شوێنی خۆت نەجولێ تکایە هەر ئێستا لێمدە تاوەکو لەو کێشێ ڕزگارم بێ زۆر باشە دەست هەڵدەگرم تۆ کێشت چییە؟ تاگەشت ئەوە بگەویستم لە شوێنە ترسناکە ڕاکەم و بگەرێمە بۆ ماڵەکەم بەدەکە عزیزەکەم شاد بێت. بەڵام ئاخکە ناتوانم پێتەر گەنجینەکەمی دزی جەماعەتەکەم لەم یاخدا بن و ئەو شتە جێ بێڵم کە زۆر ماڵ بۆ داوە ئێستا من لەم شوێنە جێرم خواردوە نازانم چۆن بگەرێمەوە منیش لە یەکی جێم لێ بکە دوو حەزەکەی بگەڕێوە ماڵەوە. ئەمەیان زۆر ڕاستە. ئێمە وەکو یەک گیرمان خواردووە. زۆر ڕاستە. بۆم هات. چیت بۆ هات؟ من بە کەشتەکەن دەدەمەوە ماڵەوە تۆ دەبێ یارمەتیندە لە سەندنەوەی گەنجینەکە هەروەها ئەم گەنجینەیە هیچ سودێچونیە بە پیتەر بە پیتەر بەگو من و تۆ ژیر و وشیار نییە عەر کوڕی جەو هیچی تر نازانم چی بڵێم ئێستا دوای بڕیاری تۆ چییە خۆ وەکو بڕیاری پڕینەکە نییە هە وا بە باش دەزانم ئەگەر گەنجینەکە بەڕاستی تۆیە و بێکەڵکە بۆ پیتەر ئەوە زۆر باشە زۆر باشە وەستا سەرەتا پێویستە سوێندم بۆ بخۆی ئەها بزانە کە منە بەڵێ نەناشێنم باکە جێک پرەشی نەکەت دەگەرێتەوە ماڵەوە ئێستاش کە شوێنی گەنجینەکەت زانی تەنها پیکێکی بچووک لێ بدا من تاکە ڕێگەم تا بکەیتەوە ماڵەوە بە هیوای پیتەر پان تۆ تۆ لێرەی خۆ من بە دوای تۆدا دەگەڕام من نانا تۆ من زۆر داوای لێبوردن دەکەم لەوەیەکەوە پەرتوکەکەتم دڕاندووە من و کوڕەوەن بۆکان بڕیارمان داوە کەوا لە تۆ بکەین ببیتە یەکێک لە ئێمە ئێمە هەموو شتێک بۆ تۆ دەکەین بەڕاستیمە هەر شتێک بێ هەر شتێک تۆ بڵێ تەنها ناوەکەی بدا زۆر باشە بۆچی یاریەک نەکەین وەکو یاری گەڕان بە دوای گەنجینە گەنجینەکە خۆشتێکی خۆشە بەڵام دەبێ وەکو کڕەوەندوەکان خۆ نیشان بدەی وەکو کڕەوەندوەکان ژاری بکەی پێم بڵێ ئێستا چێ بکەم. ئێستا تۆ یەکێکی لە ئێمە. بەڵێ. هەندێ شت هەیە دەبێ بیزانی. ئەو شتانە چین؟ بەشەوە یاری دەکەی تا هەنگەکان هەڵنسن ئێمەش دەخەوە نازی لە نەپیسی گەورە بین سامن بەکار ناهێنین و هەرگیز نامانەوەی دلەکانمان بدۆڕین ئەو شتانەیە بڕەونەکان دەیکەوت. ئامادە بن ریز بن وەکو ڕێزێنان لەو توانایە گەورە و باوەڕ پێنەکراوەی کە هەیەی لە دۆزینەوەی گەنجینەکە ئێستا پێت ڕدەگەێنم جین کە تۆش کوڕێکی ون بووی ببوورە مەبەستم کچێکی ون بووی من بەڕاستی کچە خێرا بووم بۆکەم؟ بوەستە تۆ وتت هیچ کەسێک ئازاری پێ ناگا تۆ بەڵێنت دا. باش بزانە کاپتن هۆک خاوەن بڕیاری خۆیەتی من بڕیارم دا کە تاڵەمویەکی ئازار نەدەم و ئەوەش تاڵەموەکەیە کە ئازاری نادەم باش بیپارێزە. ئەوانی تر هی منن. من هیچم نەکردووە پیتەر، هەرگیز بەوە ڕازی نەبووم. تۆ ناپاکی جەین. تۆ درۆت لەگەڵم کرد. باوەڕت بە تانە نەکرد، ئێستا درەوشانەوەکەی نامێنێت وا دەمرێت. سیحربازەکە. من ڕزگارت دەکەم پیتەر. خوات لەگەڵە ئەزیزم. ئێستا کەس ناتوانێ ڕزگاری بکات. سەربازەکە تاننا تاننا تاننا باوەڕ ناکەم ئۆه ئۆه نا ئەوە هەمووی هەڵێ من بوو دەنا سەرنجڕاکێشە چاوەڕێ کە تا پیتەر بۆی خۆیان پیتەر سەیری کەن چەند بەستە زمانە خێشکە سەنێ هەر هیچ نییە تەنها منداڵێکە من ڕقم لە منداڵە ئاه بیهێنە خوارەوە داوشە چێت پرە واز لە منداڵەکان بێنە با بڕۆن ئەوان دەڕۆن هەر لە دوای تۆ یەکێ بە یەکیان لە کۆتایی و تەختەدارانەوە ئازابن منداڵەکان لە بەرچاویان مەگریە بەس چێتر بێتامت کرد ئەمی ئەژێنە بەسە جێی ناگە دەربە ئەوە دەدە بەدەستەوە گوێ بگرە تۆ هەرگیز سەر ناکەوی بەسەر ئێمە تا وەکو من هاوڕێ خۆشەویستەکەم لەگەڵ بێت تا ناوڕاننا ئەمە باوەڕ ناکرێت گرتمی سەرکە ئێستا من قوڵم پێ لەسەرەوەم یاریەکە کۆتایی هات من سەرکەوتم ها بیگرە هەی کاپتن لەنگەرەکەت لە بیر کرد Ooh. تۆ یاساکان دەزانی هۆک کاپتنی باش هەموو جارێ لەگەڵ کەشتەکەی نوقم دەبێ منارگز نامە ببمە کاتنێکی باش سوپاس سوپاس چی بۆ پیتەر ئێستا تۆ دەتوانی بفڕی دەچیەوە ماڵێ دەچمەوە ماڵێ بیری دەکەی مڵێ زۆریش هەروەها منیش هەمووتان دەبێ بگەڕێمەوە ماڵێ چونکە کەسێک پێویستی پێمە هەروەها چیرۆکێکم بۆ دروست بووە دەبێ بۆی بجێرمەوە کە چیرۆکەکە دەربارەی پیتەرپان و کڕۆمبەکانە زۆر باشە. هێی، خاتوو جەین! بۆ من هۆی دڵخۆشییە کەوا من تۆ بگەڕێنمەوە بۆ ماڵەوە. ئێستا زۆر دڵخۆشم. تانا، ڕێگاکەم زۆر دوورە، هێزێکی زۆرم پێ ببەخشە. تۆ ڕاستت کرد زۆر سەرنج ڕاکێش بوو. ئازیزم ئۆی دایکە تخوا بمبورە دەبوایە گوێم لێ گرتبای. خەوێکی ناخۆشم بینی. بەڕاستی تە دووبارە هۆک بوو؟ دووبارە ئەو چەتەیە هەمان فێڵی لەگەر بەکارهێنای؟ چی بووە؟ ئێستا من دەزانم چۆن ئیشی ئەو بێ مێشکە چارە بکەم پێکۆ ئەمە دەکەی دانی بەڕاڵێ من بینیم دەزانی کاپنۆک نێڕفاند منی لە ناو تورەگەیەکی زۆر پیسدانە منی برد بۆ نێڤەلاند ویستی بم کاتە خۆراکی وەحشێ چەتە دەریاییەکان لە هەموو شوێنێک بوون وە تەنناڕەنە زۆر جوان بوو تۆ ئەوت بینی ئەی چۆن بەڵام درەوشاوەکەی خەریک بوو نەمێنێ وێندی سڵاو پیتەر تۆ گۆڕاوی نا هەرگیز نەگۆڕاوم سڵاوتان نا وەی ئازیزم خانمەکە خوات لەگەڵ وێندی. خوات لەگەڵ پیتەر. واو تەماشایان کە ئەوەیان پیتەر پانە. هەموو کات باوەڕم پێتە پیتەر پان. باوکێن باوکە.